والسلام علی سیدنا محمد وعلی آله واصحابه اجمعین ئیماندارانی بەڕێز میوانانی ماڵی خوای پەروەردگار لە مانگی پیرۆزی ڕەبیعی یەکەمداین لە مانگی پیرۆزی وەلادەتی حەزرەتی ڕەسوول اللهداین صلی الله عليه وسلم لە هەموو کۆڕ و دانیشتن و مەجلیسێکا و لە هەموو وتارێکی جومعەدا پێویستە ئینسان لە خزمەت پێغەمبەرا بێ صلی الله علیه وسلم بە تایبەت دنیای ئەمڕۆ کە بۆتە دنیایەکی پڕ لە مناسبات هەج ڕۆژێک دەڕوا و شتێکی کە بەسەرا دێ و مناسبەتێکی نوێ بۆ ئەم خەڵکە دەخوڵقێندرێ ناشکرێ بەسەریا تێپەڕی ناکرێ و هەموو گەنج و لاوەی لەم وڵاتەدا لە حەقیقەتی شتەکان تێنەگا پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەگەر بەلاشە لە ناوماندا نەماوە هەموو ڕۆژێ قورئان و سونەتەکەی لە ناوماندا زیندووە واجبی منبەر و میحرابی مزگەوتە لەگەڵ خەڵکا بژیا بەرچاوڕۆشنیان بۆ بکە ڕێبازی پێغەمبەریان صلی الله عليه وسلم بەپێی توانا بۆ ڕوون بکاتەوە ئەگەرچی وەکو عەرزم کردن مانگی لەدایک بوونی پێغەمبەری خاتەمی ئەنبیاو مورسەلینە صلی اللە علیە وسلم ئەبوایە باسی مەولودمان بکردایە بەڵام باسێکی ضروریش لە پێشە کە هەر لەم هەفتەیە ئەگە بکەوێتە هەفتەی داهاتوو تازە بە کەڵک نامێنێ ئەویش ڕۆژی چواردەی دووە چواردە ی دوو کە دەکاتە ڕۆژی دووشەممە، ئەشیبینین لە هەموو کەناڵ و ڕاگەیاندنە جیهانی و ناوخۆیی و کوردیەکانیشەوە بابەت و باسی لەسەر دەکرێ و موسڵمانیش زەرورە لێی بە ئاگابێ، ئەویش پێی دەڵێن ڕۆژی خۆشەویستی، ڕۆژی عاشقان، ڕۆژی دڵدارەکان. بەڵام زۆر باشە ئێمەی موسڵمان هەر وشەیەکمان بیست تۆی خۆشەویست، تۆی برای ئازیز، تۆی خوشکی ئیماندار، قەت چاولێکەری کوێرانە مەکە. بزانە ئەمە لە چییەوە هاتووە، ئەمە بنچینەکەی چییە، کتێبی بۆ بخوێنەوە. خۆ ئەگە تۆ بۆ خۆت ئەو مەجالەت بۆ نەڕەخسا، ان شاء اللە ئێمەی مامۆستای ئایینی مینبەر و میحرابی مزگەوت بە پێی توانا، بە پێی زەمەنە کە لە بەردەستمانایە و فریای خوێندنەوە بکەوین، ئەو بابەتە بۆ جەنابتان بە ڕوون و ڕەوانی، نە زەممی کەس دەکەین، نە مەدحی کەس دەکەین، ئەمە واقیعە، ئەمە کتێبە، ئەمە مێژووە، بۆ ئێوەی ڕوون دەکەینەوە. چواردەی دوو، سەرەتا حەوت سەد ساڵ پێش زایین، یەعنی دوو هەزار و حەوت سەد و یانزە ساڵ لەمەوبەر، ئەوە لەو کاتەدا ڕووی داوە، دوو هەزار و حەوت سەد و یانزە ساڵ لەمەوبەر، باسی دڵداری و عاشقێتی نەبوو، دەوڵەتێک هەبوو دەوڵەتی ڕۆمی، دەوڵەتی ڕۆمانی، کە پایتەختەکەی شاری ڕۆما بوو، شاری ڕۆمای ئێستا ڕۆمیلیوس بنیاتی ناوە، پاشایەک بۆ ناوی ڕۆمیلیوس بووە شاری ڕۆمای بنیات ناوە، دەوڵەت و ئیمپراتۆریەتەکەش پێی وتراوە دەوڵەتی ڕۆمانی، هەتا کە ئیسلام لە بەینی برد دەوڵەتێکی زلهێزی جیهانی بوو، وەکو ئەمریکای ئێستا دەسەڵاتدار و هەیمەنەی هەبوو بەسەر دنیادا، پاشای ئەو وڵاتە واتە ڕۆملیوس وا دەزانرا کە باوک و دایکی بە منداڵی نەماون دەڵە گورجێک ناوی هاڤیا بووە هاتووە هەموو ڕۆژە شیری داوەتێ دەیانگوت ئەو جورئەت و ئازایەتیەی هی ئەو دەڵە گورگەیە کە شیری داوەتێ لە ڕۆژی چواردە ی دوو دا ئەو دەڵە گورگە هاتوە شیری داوەتێ بۆ یاد کردنەوەی ئەو موناسەبەتە هەموو ساڵ لە دەهاتن سەگێکیان سەر دەبڕی کە لە ئاینی ڕۆمانی ئەو سەردەمەدا سەگ هێمای خوای پاکێتی بوە پەنا بەخوا بزنێکیشیان سەر دەبڕی بزنیش هێمای خوای پیت و بەرەکەت بوە دوو گەنجی تازەلاویشیان دێنا ڕوت و قوتیان دەکردنەوە یەکیان خوێنی سەگەکە و یەکیان خوێنی بزنەکەیان بەسەرا دەکرد بەناو شاری ڕۆمای ئەو سەردەمەدا شارێکی عەزیم و گەورە بوو پایتەختی وڵاتی ڕۆمانیا بووە دایانگێڕان ئەو کەسانەی کەوا ئومێدی منداڵ بوونیان هەبووبێ و منداڵیان تا ئەو کاتە نەبووبێ و نەزۆک بووبن دەچوون زمانێکیان لەو خوێنە پیسە دەدا کە بە لەشی ئەو گەنجانەوە بوو دەیانگوو مناڵی دەبێ ئەوە هەموو ساڵێ ئەمە دووبارە دەبۆوە ئەوە بیروباوەڕیان بوو جا ئینسان ئەگەر خوای نەناسی هەر ئەگەڕێ بە دووی خوایەکە کە خوای حەقە نەدۆزیەوە کە ئەڵڵایە مێشکت پڕ دەبێت لە بیر و بۆچوونی بەتاڵ ئە ئەو جەهالەتی ئەو زەمەنە ئەمە بەردەوام هەموو ساڵێ نوێ دەکرایەوە هەتا ساڵی 270 زینی واتە توان 970 ساڵ چواردەی دوو ئەو جەژنە متپەرستێ بوو ساڵی دوو سەد و حەفتا ی زاینی بوو. ئیمپڕاتۆریەتی ڕۆمانی لەو وەختە ناوی کلودیوسی دووەم بوو. لە جەنگا بوو لەگەڵ نەیارەکانیدا. بۆ ئەوەی گەنجان بە ژنهێنان و دڵداریەوە مەشغوڵ نەبن وتی هەر کەسێ ژن بێنێ، دەوڵەتی مەسیحی بوو تەبعەن ڕوویدا، هەر کەسێک، هەر قەشەیەک کوڕ و کچێک لە یەک مارە بکا من ئەو قەشەیە لە سێدارە دەدەم یان ئەو گەنجە دەکوژم. خەڵک نەیدەوێرا ئیعلانی نیکاح بکا بە ئاشکرا کەس نەیدەوێرا ژن بێنە شوو بکا قەشەیەک ناوی ڤالانتاین بوو ئا لەوێدا ئەمجا ڤالانتاین هاتە پێشەوە کە ئێستا پێڵان ڕۆژی ڤالانتاین و ڕۆژی عاشقان 970 ساڵ دوای چواردەی دوو ڤالانتاین کاکە پەیدا بووە ئەینا پێشدا جەژنێکی بتپەرستی بوو ڤالانتاین هات کوڕ و کچەکانی بە دزیەوە لە کەنیسەدا لە یەک مارە دەکردن هەتا ئاشکرا بوو ئاشکرا بوو قۆڵبەستیان کرد و بردیانە زیندان لە زیندانا دەرگەوانی زیندانەکە سەیری کرد ئەم پیاوە عیبادەتی خوا زۆر دەکە بەسەر دینی خۆی ئەو زمانەی ئاینی ئیسلام نەبووە ئەو لەسەر دینی حەزەتی عیسا بۆ بە حساب لە کتێبەکانەوە نووسراوە کابرای دەرگەوانی زیندان وتی من کچێکم هەیە چاوی نابینێ، گوێی نابیستێ، زمانی قسە ناکا، قاچی شەلەلە، دوعای بۆ بکە چاک بێتەوە، وەعد بێ من ئەو کچەت دەدەمێ. لە خوا پاڕایەوە، خوا شیفای کچەکەی نارد و چاک بۆوە. وتی کچەکەت دەدەمێ، بەڵام قەشە بیری کردەوە لە ئایینی مەسیحیدا ئەوەی زانای ئایینی بێ و پیاوی ئایینی بێ نابێ ژن بێنێ. چونکە لە قەشایەتی دەردەکرێ وتی نا با ناوم بمێنێتەوە باشترە قەشایەتی ناکەم ئەو ئەو زەواجە ناکەم پاشا بانگی کرد وتی ئەگەر بێت و واز لە دینی مەسیحیەت بێنی و بێسە دینی ئیمپراتۆر کلیدیوسی دووەم و ئەم کچە مارەکەی من عەفوت دەکەم و ناتکوژم وتی نەخێر هەر لەسەر دینی خۆم دەمێنمەوە ئەو زەواجە ڕەفز دەکەم و با ناوم لە قەشایەتی نەسڕێتەوە یەکسەر لە ڕۆژی چواردەی دوودا ئەو کاتە سەرپەڕاندن هەبووە لە جیاتی سێدارە بە شمشێر سەریان پەڕاند دوای ئەوە کە مەسیحیەکان هاتنە سەر حکم و دەسەڵاتی مەسیحی ڕۆمانیەکانی زەعیف کرد دەوڵەتی ڕۆمانی بوو بە دەوڵەتێکی مەسیحی لە چواردەی دوودا هەموو ساڵێ یادی لە سێدارەدانی ئەو قەشە ڤالانتاینیان دەکردەوە مێژوو دێتە پێشەوە سبحان اللە ئەم بەسەرهاتانە هەر دەمێنن ئەم چواردەی دووە و ئەم ڤالانتاینە ئیتر بوو بە باس و خواسی ناو باسان و گەنجان و کوڕان و کچان لە ئەوروپا لە چواردەی دوودا دەهاتن لە هەموو شارێکا لە هەموو دێیەکا کام کوڕەی گەنجە و کام کچەی گەنجە ناویان دەکرد لە تورەکەیەکەوە کوڕەکان لە تورەکەیەکا و کچەکان لە تورەکەیەکا، بە پیاوێکیان دەگوت بە قەشەیەک، وەرە ناوەکانیان دەرێنە، ناوێک لەملا و لەولا، کوڕ و کچێک دەردەچوون، دەیگوت بڕۆن ئێوە بۆ خۆتان ساڵێک بە یەکەوە بن، تا ساڵی داهاتوو ئەگەر یەکتریتان بە دڵ بوو، ئەوە زەواج بکەن و بیکەن بە ژن و مێردایەتی، ئەگەر یەکتریتان بە دڵ نەبوو، بە یەکەوە نەدەگونجان، ئەمجارە قورعەی بۆ دەکەینەوە یەکی یەکێشکە هەڵبژێرن. هەتا لە وڵاتی ئیتالیا هەستیان کرد بە هەزاران منداڵی بێ شەرعی فڕێدرا وتیان کاکە ئەوە بە کەڵک نایە لێی بێزار بوون ئێستا لە ئەوروپا سەر لەنوێ ئەم جەهالەتە جارشکە زیندوو بۆ ئەوانەی چوونە وڵاتی ئەوروپی هەمویان دەیجێڕنەوە بینیویانە کە لەوێ زۆر بە ئازادانە کوڕکسێک بۆ خۆیان دەڕۆن بە هەفتە بە مانگ سەفەر بە یەکەوە دەکەن هیچ باسیش نیە و هیچ کەس پێشی عەیب نیە دەڵێ ئەوە چیە لەگەڵت ئەڵێ و بۆی فڕێندمە کچەکە وا دەڵێ یان کوڕەکە ڵەوە گێڕڵ فڕێندمە یعنی کوڕە هاوڕێکەمە یان کچە هاوڕێکەمە ئەڵە هاوڕێمە هیچ مشکلە نیە بە مانگ سەفەری لەگەڵ دەکا بۆ کەناری دەریا و مەلەی لەگەڵا دەکا و ئەوە ئێستا وروپا خەریکی ئەوەیە وە زەواجیش لەوێ گەیشتۆتە ئەو حاڵەتەی ژن و پیاوێک ئەگەر یەکتر ببینن ئەڵێ وەرە با ماوەیەک بە یەکەوە بژین من قاپێک شلە قاپێکی شلە دێنم تۆ قاپێکی برنج من کەوسکێک تۆ چەتاڵێک من دۆشەکێ تۆ سەرینێک هەتا بە یەکەوە ژیان کەیە جیا بووینەوانە سەرینی خۆت بۆ خۆت و دۆشەکی خۆم بۆ خۆم و هەر یەکە بۆ ماڵی خۆی یانی ئێستا ئامارێک هەیە دەڵێ ئەوروپا و ئەمریکا مەترسی ئەوەیان هەیە تا سەد ساڵیکە خێزان بە یەکجاری لەبەر یەک هەڵدەوەشێ شتێک نامێنێ ناوی ژن و مێردایەتی بێ هەر دەبێتە ڕەفاقەت و هاوڕێیەتی حیفم لێ دێ لە وڵاتی کوردەواری موسڵماندا خەڵکێکە ئێستا دیعا بۆ ئا ئەو بۆی فڕێند و گێڕڵ فڕێندە دەکا یعنی زەواجی ئیسلامەتی خواناسی و دینداری کوردایەتی پێشتێکی دواکەوتویە و پێ جەهالەتە ئەمەیە ئەم گوڵی سورەش پەیدا بوە ئێستا لە ڕۆژی عاشقاندا ئەبێت جلی سور بێ و گوڵی سور بێ گوڵی سور و جلی سور ڕەمزی خوێنە یەعنی خوێنی ئەو سەگ و بزنەی کە کاتی خۆی لە جیاتی ئەو گورگە سەردەبڕدرا ئەها تێیبگە مەبەستەکە چیە هەر کوێرانە شوێنی شت مەکەوە تۆی مسوڵمان کابرا لە تەلەفیزۆنا پێمان دەڵێ ڤالانتاینت پیرۆز بێ ئەخ بەڕێزەکەم پێم بەزەیم پێدا دێتەوە چونکە ئەزانم نازانی ڤالانتاین ڕەمبێ چ بێ یان زۆر زانی و دەتەوێ ئەم خەڵکە هەڵخەڵەتێنی کە لە کاتێکا ئێمە نە قەشەین و نە مەسیحین و نە گاور و جوولەکەین ئەی خوای گەورە نافەرمێ دەفەرمێ هەستی شت بە خوەند نەکردبێ پێغەمبەری خوا صلی سەم فەرمووی بەیانیان کە نوێژی بەیانیتان کرد حتا هەتاو بەرز دەبێتەوە هیچ نوێژێکی سونەت مەکەن دوای نوێژی بەیانی سونەت نیە حتا هەتاو بەرز دەبێ وەختی نوێژی چێشتەنگاوە فەرمووی مەغریبانیش دوای عەسر نوێژ مەکەن حتا بانگی مەغریبێ دەدا لە صحیح مسلمە دەفەرمێ حینئذ یسجد لها الكفار چونکە لەو وەختەدا کافر و ڕۆژپەرستەکان سوزدە بۆ ڕۆژ دەبەن موسڵمان خۆ ئەگەر بەو نیەتە سوزدە بەرێ ئەویش کافر دەبێت تۆ سوزدە بۆ رب العالمین دەبەی بەڵام چونکە لەو کاتەدا هاوکاتی سوزدەی کابرایەکی رۆژپەرستە تۆ مەیبە بۆ خوا تۆ سوزدەکەت واز دەبێنە بەڵام بۆ ئەوەی فێری رەوشتی ئەو نەبی ئەگەر سوزدەی نوێش قەدەغە کراو بێ کە بۆ خوایش تاک و تەنهایە، ئەی ڤالانتاین و گوڵی سوور و جلی سوور، ئەبێت بۆ تۆی گەنجی موسڵمان چۆن ڕەوا بێ؟ تکام وایە، با بە ئاگا بین، با شتەکان وەکوو خۆی تێ بگەین. لە ئیسلامدا خەڵکێک ئەم جاڕەم بێ پێمان بڵێ ئەی خۆشەویستی نییە؟ بەڵێ بەڕێزەکەم، بەرە وەڵڵا ئیسلام سەر تاپا خۆشەویستییە. بەڵام خۆشەویستی کورتکراوە نا تەنها لە عەلاقەیەکی ناشەرعی نێوان کوڕ و کچێکدا، خۆشەویستی ئێمە لە رب العالمینەوە دەست پێدەکا، خۆشەویستی حەق تعالی کە تۆ ئەو خوات لە هەموو شتێ خۆشتر بوێ، بۆچی؟ ئەو خوای لە رەگەزی خۆت رەگەزی بەرامبەری بۆ دروست کردووی، ئەها خوا ئافرەتی بۆ تۆ دروست کردووە، یان ئەی ئافرەت خوا پیاوی بۆ تۆ دروست کردووە، خوا جوانی کردووی، تخوا کێ بە ئارەزووی خۆی جوان دەبێ؟ هەموو ئەو کچەی کە بە جوانی خۆی دەنازێ خوا نەکردە یەک غازێک پێتا بتەقێتەوە دەم و چاوت وای لێ دەبێ لە ژوورەوە خۆت سجن کەی ئەو کوڕەی کە بە جوانی و باڵابەرزی خۆیا دەنازێ فەخر بەسەر ئەرزا دەکا لە یەک حادیسەدا خوای گەورە دەتوانێت بتخاتە سەر عەربانێک و پاڵت پێوەنێن خوال لە هەموو شتێ خۆشتر بوێ خوای پەروەردگار عەقڵی داویە ئەی گەنج هەر هەزاران گەنجی وەک تۆ هەیە بەس هیچی کەم نیە عەقڵی کەمە ها شێتەو خەڵک گاڵتەی پێ دەکا تۆ خوا گەورە ئەو عەقڵە جوانەی پێ بەخشیوی ئەی لەش ساغی ئەی ئەو گەنجە ئەو کوڕ و کچەی کەوا حەزل لە خۆشەویستیەکە بیر بکەوە لە پێش هەموو شتێکا لە خوا خوا لەشی ساخ کردووی واللهی ئازارێک لە لەشتە لە جەستەتدا بێ بیری هیچ نیە ئیلا نەخۆشەکەی خۆن نەبێ خوای گەورە دڵی خۆش کردووی دەیان کوڕ و کچی گەنجمان هەیە تووشی نەخۆشی دەروونی بووە هەر نازانێ ژیان چیە لە هیچی کەم نیە کەچی دڵی ناڕەحەتە تۆ خوا دڵی خۆش کردووی جا تخوا کەسێک ئەو خالیقە نەناسێ کە ئەمانەی هەموو پێ بەخشیوی وەفای بۆ خوا نەبێ تۆ بڵێ وەفای بۆ کچی خەڵک هەبێ تۆ بڵێی کچێک وەفای بۆ کوڕی خەڵک هەبێ نە بەخوا خۆشەویستی حەق تەعالا لە پێش هەموو خۆشەویستیەکەوەیە ژیانی ئێمە بە خۆشەویستی دەست پێ دەکا پاشان خۆشەویستی پێغەمبەری نازدار کە خیانەتی قەدەغە کردووە پاشان خۆشەویستی ئەم ئیسلامەتی ئەم ڕێبازە جوانە ئەی ڕێبازی پێغەمبەرانە خۆشەویستی ئەهلی ئیمان کە ئەو خەڵکەت خۆش دەوێت بەس لەبەر خاتری خوا هیچ ئیشێکت پێی نیە و لەبەر خاتری خوا ئازانیەوە چەند خۆشە خۆشەویستی ئەو ئیش و کاری کە لەسەری وەڵای هەر کەسێ پیشەکەی خۆی خۆش ناوێ وڵاتەکەشی خۆش ناوێ هەر کەسێ وەفای بۆ خوا نەبێ بۆ پێغەمبەر نەبێ بۆ کار و پیشەکەی نەبێ بۆ وڵات و گەل و میللەتەکەی نەبێ توخوا وەفای بۆ دەزگیرانەکەی دەبێ نەخێر بۆیە سەرتاپا خۆشەویستی ئەمانە هەیە بەڵام یەک بۆشایی هەر ماوەتەوە ئەو بۆشاییەش بریتیە لە زەواج لە ژیانی هاوسەری. حەزرەتی ئادەم لە بەهەشتا بوو کە وتت بەهەشت تەفسیری ناوێ بۆ خۆشی بەهەشت کە وتت وشەی بەهەشت یەعنی هەرچی بە خەیاڵی مێشکیشتا نەهاتووە خۆشی لەوێدا هەیە کەچی ئیستەوحەشە ئادەم حەزرەتی ئادەم هەستی بە ناتەواوی دەکرد ئادەم لە بەهەشتا بوو لە هیچ هیچی نەک هەر کەم نەبوو ئەوەی بە خەیاڵی پاتای لەبەر دەستی ئامادە بوو کەچی هەستی دەکرد دڵی تەنگیەکی هەیە ناڕەحەتیەکی هەیە بۆیە خەوی لێکەوت لەو مەراقەوە و لەو خەفەتەدا نەیدەزانی کەلێنێک ماوە دەبێ پڕ بکرێتەوە، بۆشاییەک ماوە لەم کۆشکە گەورەدا، کاتێک کە هەستا جوانترین ئافرەت لەم سەر زەوێدا دوو ئافرەت بووە، یەکەمیان دایە حەوا کە یەکەم ئافرەتی سەر زەوێ هەموومان دایکمان ئەوە، دووەمیان سارای خێزانی حەزەتی ئیبراهیم، جوانترین ئافرەتی سەر ئەم زەویە بە مێژووی مرۆڤایەتی ئەو دوانە بوون. حەوا لە هەموو ئافرەتێ جوانتر بووە هەستا سەیری کرد ئافرەتێک لە تەنیشتێوەیەتی حەوا لە پەراسووی چەپی ئادەم خەڵق بوو بۆ لە پەراسوو بێدینەکان دەڵێنەوە کەم وکوڕیە نەخێر پەراسوو ئەزانی کوێت دەپارێزێت دوو ئەندامی زۆر پێویستی لەشی تۆ کە نەتبێ دەمری دەپارێزێ پەراسوو دەیپارێزێ یەکەم سیەکانت دووەم دڵت بۆ لە پەراسووی دڵ بۆ لە پەراسووی چەپ چونکە دڵ لە لای چەپە چونکە دڵ لەلای چەپە ئەگەر دوو سێ دەقە بەبێ هەناسە بژی یەک لەحزە بەبێ لێدانی دڵن ناژی یەکسەر دەمری بۆیەش وشەیەکی شەرعیە وشەیەکی جوانە من چ بکەم کابرای مسوڵمان بەکاری ناهێنە و پێی شەرمە کاتێک کەسێک بە خێزانی حەڵاڵی خۆی بڵێ دڵەکەم پێی بڵێ هەناسەکەم حەز دەکات لە ژ چۆک دانادا لەبەر ناخۆشەکاندا دووەمیان بە حەیایە لە حەیا ئەوە هاتووە حەتا بڵێی بە شەرم و شکۆیە سێیەمیان لە ئیحتیوا ئەوە هاتووە واتە ئامێزی کراوە و گەرمە بۆ هاوسەرەکەی ئافرەتی ڕەسەن لە کوردەواری خۆمان دەڵێ فڵان ئافرەتە نەجیب زادەیە ئەسڵ زادەیە ئەسڵ زادەوە نیە دایکی و باوکی شەیە ئەسڵ زادەوەی وەکو دایکە حەوای وابێ ژیان دۆز بێ نەک هەر قسەیش پێ کوترا دەبەنەوتێک و بەنزینێک بە خۆی داکا خۆی لەناو بەرێ دووەم خاوەنی حەیا و حورمەت بێ نەک بێ شەرمی بە پێشکەوتن بزانێ سێیەمیان ئەو مێردە ماندووەی لە ئامێزیا بحەسێتەوە گە چووە ماڵەوە نەک ماڵەکەی لێ بکا بە جەهەنەم هەر ئافرەتێک ئەو سێی تێدا بێ بەڕاستی ئەوە ئەسڵزادەیە ئەوە چۆدەوە سەر دایکە حەوا تۆی کوڕ چاو بە دووی ئافرەتێکی ئاوادا بژێڕە کە چوو بێتە سەر دایکە حەوای خۆی ئەسڵزادە بێ ئەمجا چێیان دەست پێشکەری کرد ئایا ئادەم پێی گوت وەرە ئامێزم یان حەوا دەستپێشکەری کرد ئەمە مەسەلەیەکی گرنگە لە دینی ئێمەدا یەکەم جار کچ داوای لە کوڕ کرد وەرە ژیانی هاوسەری پێک بێنین وتی چی بکەین بە یەکەوە وتی لیتەسکونە ئیلەیە حەوا پێ وت وتی وەرە باوەشم وەرە با بە یەکەوە ئارام بگرین کەواتە زۆر شتێکی ساتە و ساکارە و شەرعیە کاتێک کچێک بە کوڕێک بڵێ وەرە ژیانێکی حەڵاڵی هاوسەری پاک و خاوێن بە یەکەوە بنین بەڵام بە هەموو کوڕێک نە بەخوا هەموو کوڕێک نا ئەبێ بە کوڕێک بڵێی وەکو باوکە ئادەم ئەویش ئەسڵزادە بێ ئەویش چووبێتەوە سەر ئادەم نەک مەیمون و بەراز ئەویش ڕۆڵەی ئادەم بێ وەکو ئادەم بە وەفا بێ کاتێک کە لە بەهشتەوە هێنران لەسەر ئەم زەویە بۆ ئاوەدانبوونەوەی سەر زەوی و حیکمەتی خوایی ئادەم لە وڵاتی هندستان هاتە خوارەوە دایکە حەوا لە جدە لە وڵاتی عەرەبی سعودی هاتە خوارەوە ئەها جەدە لە ئەوەوە هاتووە واتە نەنکە گەورەی هەموومان ئەو شوێنی جەدە لەوێدا بۆیە پێڵەن جەدە واتە دایە گەورەی هەموومان ئادەم بە پێیان لە هندستانەوە بە عەوداڵی و شەیدایی ژنەکەی گەڕاوە هەتا دۆزیەوە لە کێوی عەرەفاتە ئەبێ کوڕ ئەگەر ئەگە کوڕەکە ئەوەکو ئادەم بێ ئەوەندە بۆت بە وەفا بێ لە هندستانەوە عەوداڵت بێ و بە پێ وڵات بۆ وڵات بگەڕێ تا دەتدۆزێتەوە لە کێوی عەرەفاتە وەڵاهی شایەنی ئەوەیە کچ پێی بڵێ وەرە با ژیانێکی حەڵاڵی هاوسەری پێک بێنین و هیچ بێ شەرعی نیە و هیچ عەیبێکیش تێدا نیە دینی ئێمە ئەوەیە ئەوە خۆشەویستیەکی پاک و خاوێن و حەقیقەتیە پاشان ئیسلام خۆشەویستیەک دەبینێ لەسەر ئەوەی کە کوڕ و کچ قەد یەکتر نەبینن نەخێر سەحابەیە هاتە خزمەت پیامبر صلی الله علیه و سلم عرضی کەی پێغەمبەری خوا بە تەمای خوازبێنی کچێکم لە ماڵێکی زۆر محترم و مؤدبە زۆر مسلمان و خواناسن پێغەمبەری خوا فەرمووی بینیوتە وتی نەوەڵای پێغەمبەری خوا بەخوا نەزەر ناکەم چاوم داخستووە هەر نەم بینیوە فەرمووی انظر إليها کاکە پێشەوەی پچێ خوازبێنی بڕۆ جوان جوان سەیری کە جوان تەماشای کە خە کە نەتبینیبێ چ دەخوازی؟ چونکە بینینی سیمایە خۆشەویستی دەخاتە ناو دڵتەوە جارێ مادام بە نیەتی حەڵاڵی جوان جوان بڕۆ سەیری کە ئەمجا بڕۆ خوازبێنی لێ بکە کە بە دڵت نەبوو سیمات بە دڵ نەبوو قسەی لێ مەکە و پەردەپۆشی کە پاشان پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەموو نیکاحێکی نابەدڵی ڕەت کردەوە کە ئیسلام هات فەرمووی دەبێ هەموو کوڕ و کچێک بەدڵی خۆیان شوو بکەن وەڵاهی ئەوەی لە وەڵاتی ئێمە کراوە کچ لە سەر بێشکە مارە کراوە ژن بە ژن بە زۆری لولەی تفەنگ مارە کراوە کچ پرسی پێ نەکراوە هەتا نەگوازراوەتەوە نەیزانیوە دەزگیرانی کێیە وەڵاهی بە شەرعی ئەو محمدەی کە مانگی مەولودێتی وەڵاهی هیچی ڕەمبێ بڵێم مارەیی نەهاتوە هەر مارەیی نەهاتوە سەیری فەرموودەکانی پێغەمبەر کە، ئافرەتێکی بێوەژن دەفەرمێ هاتە خزمەت پێغەمبەر صلی اللە علیە وسلم، ئای کە دادگایەکی عەدالەت هەبێ چەند خەڵک ئازادە، ئێستا ئافرەتێک ئاوا هاوار کا لە ناو خەڵکا بڵێ ئەوەم لێ بەسەرهاتووە خەڵک حەیای دەبا. لە مزگەوتی پێغەمبەرا دەنگی بەرز کردەوە، ئەی پێغەمبەری خوا باوکم مارەی کردووم لە پیاوێک وەڵڵاهی ئاگام لێ نەبووە، وەعد و بەڵێنی پێداوە و منی پێشکەش بەو کردووە و هەموو قەول و قەرارێکیان بڕاندۆتەوە. پێغەمبەر فەمووی دەی دەڵێی چی وتی زۆرم پێ ناخۆشە ئەو پیاوەم ناوێ پێغەمبەر رد نکاحه فەرمووی ئەو نکاحە بە تاڵ بۆ با باوکت هەر بۆ خۆی بڵێ کە خەز حەزت پێی نییە ئیتر قسەی باوکت ناخوا دواتر کچێک جارێکی تر هات وتی ئەی پێغەمبەری خوا باوکم منی داوە بە برازاکەی خۆی ئەڵێ پارو لە دەم بەربێتەوە بۆ کۆش باشە بەڵام وەڵڵاهی من ئەو ئامۆزایەم وەکو برا دەبینم بەخوا حەز ناکەم ببێ بە هاوسەری ژیانم شووی پێ ناکەم بەڵام ئەی پێغەمبەری خوا تازە باوکم مارەی کردووم وەعدی داوە ئینکاح و تەزویجی کردووە پێغەمبەر فەرمووی فەخەیەڕەها النبی فەرمووی خۆت موخەیەری کچەکەم حەز دەکەی شووی پێ بکە حەزت لێ نییە قسەی باوکت لەم شوێنەدا سقوت دەکا و دەوەستێ کە بەرامبەر بە حەزی تۆ بێ سبحان الله دەفەرمێ جارێکی تریان کابرایە کاتە خزمەت پێغەمبەری خوا صلی الله علیه و عرضی کرد ئەی خۆشەویستی خوا عبدالله کوڕی عباس دەگێڕێتەوە فەرموو والله من منداڵێکم هەڵگرتەوە بابی شەهید کرابوو نەمابوو داکیشی شووی کردەوانێ زڕ باوکەکەی بەخێوی نەدەکرد ئەو کچە چکۆلە بێ باوکە هەتیوەم بەخێو کرد حتا ئێستا عازەب بووە وەڵڵاهی ئەی پێغەمبەری خوا لە ئەولادی خۆم خۆشترم دەوێ وەڵڵاهی حەز دەکەم لە کچەکەی خۆم بەختەوەرتر بێ چونکە من لە پێناوی ئەو خوایە ئەو کچە هەتیوم بەخێو کردوە هەڵم گرتۆتەوە ڕەنجی شەو و ڕۆژمان لەگەڵ داوە لەگەڵ خێزانما ئێستا لە خوا بەزیا بێ عازە بۆ وەختی خوازبێنێتی دوو کەس بە یەکەوە هاتون بۆ خوازبێنی وەکو یەک مسوڵمانن وەکو یەک مەرد و پیاون یەکیان تا بڵی بنەماڵەیەکی دەوڵەمەند و بازرگانن بەڵام بەخوا کوڕەکەی کان هەتا بڵی فەقیر و دەست کورتە ئێستا ئێمە بە خۆمان لەبەر خاتری کچەکە دەڵێین ڕۆڵە، خانووی هەیە، وڵاخی سواری هەیە، ماڵ و حاڵی هەیە، پارەی هەیە، ڕۆڵە گیان شوو بەم کوڕە دەوڵەمەندە بکە، کەچی سبحان اللە ئەو کچە دڵی بەو کوڕە هەژارەوەیە. ئەی پێغەمبەری خوا چی بکەین؟ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی دڵی کچەکە بە کامیانەوە بوو بیدە بە ئەویان، ئەو هەژاریەی بۆ باشترە بەڵام بە دڵی خۆی بحەزێتەوە. ئەو دەوڵەمەندە ئەگەر دڵی نەحەسایەوە بە دڵی نەبوو دادێکی ئەو نادا ئەوە شەرعی پێغەمبەرە صلی اللە علیە وسلم ئەوە خۆشەویستیە لە دینی ئێمەدا پێغەمبەری خوا باسی عاشقانی کردووە لم یرا للمتحابین غیر النکاح فەرمووی واللهی نابینم هیچ شتێک دەردی دەرمانی دەردی دڵی دوو عاشق و خۆشەویست بکا تەنها نیکاحی حەڵاڵ نەبێ واتە ئامۆژگاری کردم فەرمووی ئەی باوکی بەڕێز ئەگەر کوڕێک لە دەرگای دام اذا جاءکم هات بە قاچا لە دەرگای دا خیانەتی لێ نەکردی من ترضون دینه و خلقه دوو شتی سەیر کە دین و ئیمانی ئەرێ ئەهلی مزگەوتە نوێژ دەکا ڕۆژوو دەگرێ ئەهلی دینە و خلقه و ڕەفتار و ئەخلاقیشی جوانە چونکە هیوا نوێژیش دەکا بەڵام دڵ پیسە هیوایە نوێژیش دەکا بەڵام مڕچ و مۆن و عەبوسە فەرمووی دین لە بەینی خۆت و خوادا خولوقیش کە بەرهەمی دینە ئەخلاقی جوان با لەگەڵ کچەکەیا ڕووکراوە بێ زەردەخەنە لەسەر لێوی بێ دڵی پیس نەبێ ئینسانێکی بەڕێز بێ هەیە نوێژ دەکا و چروک و بەخیلە کچ دەفەوتێنێ نەخێ با سەخی تەبیعەتیش بێ ئەو دوانە تێدا بینی سربەخۆ بوو گەنجێکی بە شەهامەت بوو دەفەرمێ فەزەویجوه کاکە هەر سێ و دووی لێ مەکە بیدەیە مادام کچەکە هەستت کرد بەدڵیەتی و کوڕەکەی بەدڵە وەڵاهی بیدەیە سەدەی بیست و یەکە لە دوو هەزار و یانزە دا دەژین چەند ڕووداوم بەداخەوە ئاگا لێیە کچەکە بە ئەو پەڕی دڵ حەز دەکا شوو بەو کوڕە بکا وەڵاهی کوڕەکە هەرچی عەیب و کەم و کوڕی بێنیەتی یان دایکی ناهێڵێ یان باوکی ناهێڵێ یان مامێک ناهێڵێ هیوا هەیە کوڕەکە وا ژنی هێنا و دوو سێ مناڵیشی هەیە ئەو کچە داماوە هێشتا لە ماڵی باوکی ماوەتەوە بەناحەق نایانهێشت شووی پێ بکا ئێ کاکە بۆ ناهێڵی بۆ بە شەرعی خوا لم یری للمتحابین غیر الزواج هەر کوڕ و کچێک بە شەرعی خوا بە حەڵاڵی و بە پاکی یەکتریان خۆشویست چارەسەری ئەو دەردە ئەوەش دەردە وەک کەلێنێکی ناو دڵە مەڵحەمەکەی ئەوەیە نیکاحیان لەبەینا بکەی کار ئاسانیان بۆ بکەی و پێغەمبەری خوا ئامۆژگاری کردین بۆ ئەم سەردەمەشە فەرمووی ئەی باوکان و دایکان زەویجو ئەبنائەکم و بەناتەکم کوڕەکان و کچەکانتان دامەزرێنن هەر وەکو ئێستا ڕم بێ بڵین باشە کوڕە سەحابە عەرزیان کرد قوربان ئەوە کوڕەکانمان دامەزراندن ئەی کچەکان چۆنیان دابمەزرێنین فەرمووی حلوهن الذهب والفضة چۆن بۆ کوڕەکەتان کە ژن دێنە ئاڵتون و پارە و زێڕ و زیوی بۆ دەکەن بۆ کچەکەشتانی بکەن کچەکەت بڕازێنەوە بە ئاڵتون واجدو لهن الکسوە جلوبەرگی جوانی لەبەر بکە باوە قەرز نەنوێنێ فەقیرە ئەکسێکی عازەبە ئەگەر جلێکی جوانی لەبەر بێ خەڵک سەرنجیش ڕادەکێشێ واحسنوا الیهن بالنحلە فەرمووی دیاریان پێشکەش کەن قەی چێگا کوڕەکەت مڵکێکت داوەتێ ئەی بۆ نایدەی بە کچەکەت وەڵاهی زۆر ئاساییە پیاوێک سارە بۆ کچەکەی بکڕێ بەڵام ئەگەر نەوەی ئادەمی تووش ببێ نەک بینیومە لە فلیم کارتۆنا تۆم و جیری مشک و پشیلەش دڵداری دەکا پشیلە حەز لە پشیلە دەکات دوو پشیلە ئەویان مشکێکی بۆ دەبا و ئەویان بۆی دەمیاوێنێ ئەم نووکە نووکی موبایل و ئەمانە و نامە گۆڕینەوەی ئێستا میاو میاوی تۆم و جیرییە ئەوەی نەوەی تۆم و جیری بێ حەق وانیە کچی بدەیتێ بە کەڵکی نایە چونکە دوای پشیلەیەشکە لێ هەڵدەگێڕێتەوە ئەوە نابێ بەس بش بسپێری بەدمی پشیلە ئەگەر نەوەی ئادەم بوو بەڵکو بە تموحی ئەرزەکە بە تموحی خانوەکە وەڵاهی زۆر ئاسایە چۆن خانو بۆ کوڕەکەت دەکەی بۆ کچەکە شتی بکەی کوڕێکی فەقیر و هەژار هاوشانی کچەکەتە بەڵام چونکە فەقیرە ناتوانێت بێتە خوازبێنی وەڵاهی هیچ عیبەی تێدا نیە بە شەرعی خوا لە ڕۆژی خوا شەویستیدا خانوێکی بۆ بکە دەستی کوڕەکە بگرە و بیهێنە سەر ماڵ ئەگە تۆ مسوڵمانی ئەمە ڕێبازی پێغەمبەری خوایە صلی اللە وسلم و ئەو کوڕەش ئەگە مسوڵمان و وەفادار بێ حەتا ماوە ئەولادی ماڵت دەبێ وەڵی لە کوڕەکەی خۆت بۆت باشتر دەبێ ئەویش وەفاداری دەنوێنێ پاشان لە کۆتایی وتارەکەدا ئەوە دەڵێم زوڵم لە وشەی خۆشەویستی دەکرێت بە ناوی ڤالانتاین و ڕۆژی عاشقان و ئەمانەوە دینی ئێمە هەموو شتێکی باس کردووە ئیمام ئیبن قەیم ڕەحمەتی خوای لێبێ ئەو زانا پایە بەرزە دەفەرمێ وشەی حب و خۆشەویستی نەوەد داتاشراوی هەیە ئەمجا چاو ورد دەکاتەوە بەرامبەر ڕەگەزی بەرامبەر، ئەو غەریزەیە لە ناخیا دەجوڵێ. سێیەم، جەزب و ڕاکێشان، حەز دەکا ئەمجا بە شوێنیا وێڵ بێ. چوارەم، هۆگر بوون و ئولفەت، ئەمجا حەز دەکا بەردەوام کوڕە حەزی لەگەڵ کچانە، کچش حەزی لەگەڵ کوڕانە. قۆناغێکە وایە، ئەوە زانست وا دەڵێ. پێنجەم، ئەمجا خۆشەویستی دەست پێ دەکا. وتی، من زۆر دەمێک بوو دوژمنایەتی ئیسلام و پێغەمبەرم دەکرد، ئەمڕۆ گەورەترین سەرکەوتنی سەربازیم بەدەستهێناوە، ئێستا پێغەمبەری خوا لەبەر چاوی ئەو هەموو گەورە پیاوەی ئەنسار و موهاجیرینە ناوی من بەرز دەکاتەوە، بە فرسەتی زانی بە هەزار خەڵکی زیاتر لێ بوو لە سەرکردە سەربازی و پیاوماقوڵان و ڕیشسپیانی ئەسحاب، فەرمووی ئەی پێغەمبەری خوا یەک پرسیارت لێ دەکەم، وتی، فەرموو عەمر، فەرمووی، ئەی پێغەمبەری خوا، لەناو دڵی تۆدا گەورەترین و خۆشەویستترین کەس کێیە؟ وتی، ئێستا پێغەمبەر دەفەرمێت تۆی، چونکە ئەو سەرکەوتنە گەورە بەدەستهێناوە. پێغەمبەر صلی الله بێ سێ و دوو دێکردن فەرمووی، خۆشەویستترین کەس لەناو دڵما عائیشەیە. سبحان الله چ سەرکردەیەکی سەربازی ڕئیس جمهورێکی ئەم سەردەمە هەیە ئاوا لەناو باسی عسکەری و سەربازیدا نەشی وت خێزانەکەم ها سەیری حەدیسەکە کەن نەی فەرموو خێزانەکەم فەرمووی عائیشە هەر ناوەکەشی هێنا یەکسەر عەمر وتی فرسەتی قۆزتەوە وتی ئەی پێغەمبەری خوا ڕاست دەفەرمووی مەبەستم لە ژنان نەبوو مەبەستم وایە لە پیاواندا چ کەسێکت لە هەموو کەس خۆشتر دەوێ فەرمووی ئەبوها باوکی عائیشە سبحان الله لەوێشدا نەیفەرموو ئەبوو بەکری صدیق خۆ ئەبوو بەکر ئەوەندە مەشهورە تعریفی ناوێ لەوێشدا فەرمووی ئەبوها باوکی عائیشە یعنی بەهۆی عائیشەوە ئەبوو بەکریشم زیاتر خۆش دەوێ فەخرە ئینسان باسی خەزوری بکا بە حورمەتەوە. فەخرە ئینسان بڵێ خێزانەکەم لە هەموو کەسێ خۆشتر دەوێ. ئەوە خۆشەویستە ئەوە مەوەدەیە یانی لە حوبیش تێپەڕی کردووە. پاشان ئینسان دەگاتە قۆناغێک کە پێی دەڵێن قۆناغی عیشق. عیشق ئەوەیە یانی یەک سانیە ئەم ئینسانە دوای سەدان ساڵیش خۆشەویستەکەی لە بیر ناچێتەوە. یەک ڕووداوی کوردەواری بچووک هەیە زۆر جێگەی سەرنج و تێڕامانە، مامۆستای گەورەی کۆیە مامۆستا مەلا محەمەدی جەلیلزادە بەڕەحمەت بێ لە تەفسیرەکەی خۆیدا لە تەفسیری کوردی بۆ کەلامی خواوەندی کە تازە چاپ کراوە ئەگێڕێتەوە دەفەرمێت لە خزمەت باوکما بووم باوکم بۆی گەڕامەوە وتی ڕۆڵە محەمەد گەنج بووم سەرەتای خوێندنم بوو هەرزەکار بووم دڵم چووە سەر کچێک ناوی حەلیمە بوو خەڵکی کۆیە بوو دراوسێمان بوو ناسیاومان بوو بەڵام بە قەدەری خوایی کارێک هاتە پێشەوە بێنم باوجان کارێک هاتە پێشەوە ئەو ئافرەتە بنەماڵەکەی ڕازی نەبوون لە باب و باپیرانەوە تۆزە نیزاعێک هەبوو بوونە باعیسیەوەی ئەو حەلیمەیە نەدەن بە من سبحان اللە فەرمووی منیش لەبەر حورمەتی ئەو کچە کە ئەوەندە بەڕاستی خۆشم دەویست لەبەر حورمەتی بنەماڵەکەیان پەردەم بەسەرادا و وازم لێ هێنا و لە هیچ شوێنە باسم نەکردەوە حەلیمە شووی کرد و ڕۆیشت کۆی بەجێ هێشت چەند ساڵ دوای ئەوە من ژنم هێنا و چەند مناڵم هەبوو ڕۆژێ لە سەربانی مزگەوت فەرمووی قەدەمم لێ دەدا و پیاسەم دەکرد و شعری ئەوانەی کە لە دەرسی فەقیاتی شعری سویتی ئەوانم لەبەر دەگرت فەرمووی سبحان الله لەنکا و بۆنێکم بۆ هات کە ڕووم دەکردە لای ڕۆژ هەڵات لای هەیبە سوڵتان بۆنێکم بۆ دەهات وتم والله ئەوە بۆنی حەلیمەیە دوو فەقێ لە خزمەت مام عەرزیان و قوربان جەنابت حەلیمەی لەو ترسان مامۆستا شێت نەبوو بێ حەلیمەیەک دەوری 20 ساڵ 25 ساڵ لەمەو پێش شوی کردو ڕۆیەوە خوازانێ ئێستا لە کوێیە فەموو کە ڕوو دەچەرخێنم بۆنەکە نامێنێ کە ڕوو دەکەمە ڕۆژهەڵات و هەی بە سوڵتان ئەو بۆنەم بۆ دێ تو ئەو خوا با منیش ناوەک سەرگەردان بم من ئەمە تاقی دەکەمەوە ئێوە بڕۆنە سەر ئەو ڕێگای بزان کاروانچی ئەمڕۆ کێ دێ بۆ ناو شاری کۆیە کە چوون وتیان وەڵڵاهی حەلیمە لەو وەختەیە هاتووە شاری کۆیە نەخۆش بوو یەکێ لەو دیانەی دەوری کۆیە بە نەخۆشی بۆ خەستەخانەی کۆیان هێنابوو فەرمووی سبحان اللە هەی بە سوڵتان هات ئەم دیوە من بۆنی حەلیمەم بۆ دەهات جا مامۆستای گەورە دەفەرمێ باوکم دەیفەرموو ڕۆڵە هەر کەسێ ئەو عاشقەی نەبوو بێ لە ئایەتی ئینی لە ئەجید ریح یوسفی حەزەتی یوسف تێناگە کە حەزەتی یعقوب سەد کیلۆمەتری مابوو فەرمووی بۆنی یوسفم بۆ دێ دوای ئەو هەموو ساڵە بۆنی کراسەکەی یوسفی بۆ دەهات فەرموو والله من ئەو عاشقەی حەزەتی یوسفم توش بوو بوو دوای بیست ساڵ زیاتر بۆنی حەلیمەم لەوێوە بۆ دەهات ئەمە دەرەجەیەکی عشقە ئەوە خۆش لە خۆشەویستیش لە مەوەدەش زیاتر تێدەپەڕێ سبحان الله دوای دەچێتە مەست بوون و بێهۆشی واتە ئەو کوڕکچە وان یەکتر خۆش دەوێ مەست دەبن بێهۆش دەبن بۆیە کاتێک کە لە مەجنون و لەیلایان دەپرسی لە کتێبەکاندا دەڵێ بە مەجنون یاود ناوت چییە خۆی ناوی قەیز بوو ناوێن نا مەجنون بوو بە شێت وتی ناوم مەولایە ئەوەڵی مەجنون پیتی مەیە ئاخری پیتی لەیلاش لایە وتی ئێمە هەردووشمان بووین بە یەک ناو چووینە ناو یەکەو تواینەوە ناوم مەولایە نیوەی هی خۆمە و نیوەم لەیلام لەگەڵە لە قۆناغی نوێ ما دەبێتە مەح و فەنا یعنی ئەوەندە یەکتری خۆش دەوێ ئەم ئینسانە خۆی دەتوێتەوە بۆیە لە کۆتایی ژیانی مەجنونا لێیان پرسی ناوت چیە وتی ناوی خۆم لەبیر چۆتەوە ناوم لەیلایە هەر یەکجاری توامەوە تێیدا وەڵاهی ئەوەی ئەمڕۆکانە دەگوترێ بەم نامەی موبایل و نوکە نوک و میاو میاوێنە ناوی نراوە خۆشەویستی و دەستبڕینی کچی خەڵک وەڵاهی ئەوە تەنها تەنها ئاڵوگۆڕێکە تەنها جەزب و عەلاقەیەکی ناشەرعیە بەداخەوە زوڵمە لە خۆشەویستی ئەمڕۆ تێرکردنی غەریزەی جنسی ناوی نراوە خۆشەویستی پاک بۆیە دەبینین وەڵاهی وایە ژن دێنێ هەمووی مانگێکە دوو مانگە یان منداڵێکی هەیە و خەریکە تەڵاقی دەدا ئێ کاکە بۆ وەڵاهی وەڵاهی وەبیللەهی هەبووە گەنج هەبووە پەیوەندی بە ئێمەوە کردووە کە ڕێنمایی خێری بکەین کە هەرچەندە ئەوە ئیشی ئێمە نییە ئەوە زانستی دەروونناسی دەبێ ئەو پسپۆڕییە بکا ئێمە لە ناچاریدا جاری وایە دوو وشەی خێر دەڵێین وتوێتی سێ ساڵە لەگەڵ کچێکا پەیوەندی ناشەرعیم هەیە مانگ هەبوو بای دوو وەرەقە کارتم کڕیوە بۆ خۆم بۆ ئەو کە لە نیوەی شەواندا بە دزی باوکو دایکەوە قسە بکەین والله سعات هەشتی شەو لێم مارە کراوە بە ئاواتی دڵی خۆی گەشتوم سعات یانزەی شەو تەلەفۆنی بۆ کردوم حەزم نەکردو هەڵیگرم لەو دەقەوە لەبەر چاوم کەوتووە سێ ساڵە بە ناشەرعی لێ وەڕز نەبووە کە بوو بە حەڵاڵ یەمجا حەز ناکە پەیوەندی پێوە بکا بۆ خۆشی نازانێ بۆ وایە والله ئەوە گرفتی ئەو گەنجانەی ئێمەیە بۆیە ئەمڕۆکانە هەتا ناتوانێت بچی بۆ ژن مارەکردن چونکە یەقینت هەیە دوو مانگی پێ ناچێ دەڵێ مامۆستا تەڵاقیە دەمەوە هەمووشی بە حساب غەرامیات و عەشق و گۆرانی و موبایل و موبایل بازیشە بەڵام ئەوەش زوڵمە لە وشەی خۆشەویستی پاک، لە خۆشەویستییەکی شەرعییانە کە کوڕ و کچێک بیانەوێت بە یەکەوە دەست گیرانداری بکەن. من پێشنیارم کرد جارێکیان لەگەڵ لەو ماڵسافانەی پێشوودا وەزیری کار و کاروباری کۆمەڵایەتیم لە شوێنێک بینی لە مناسەبەتێکا ئەوەم پێ گوت، وتم پێشنیار دەکەم ئەو کوڕ و کچە گەنجانەی کە لە مەحکەمە عەلامیان بۆ دەردەبڕدرێت، دەزگیران یەکن نەگوازرێنەوە مەسافەی مانگێک خولێکیان بۆ بکرێتەوە وتی و قسەیەکی هەر زۆر ڕاستە وتم مامۆستایەکی ئاینی شارەزا لە بواری پەروەردەی خێزانیدا ئەم کوروکسە فەقیرە واللهی نازان دەزگیرانداری چییە نازان خێزانداری چییە نازان خۆشەویستی چییە کوڕەکە بەس خۆشەویستیەکەی بۆ کچەکە وەیە پێی جوانە کچەکەش بەس ئەوەی پێجوانە کە سارەی هێو دەوڵەمەندە جا علەماش فەرموویانە خۆ پارێزە لە کچێک هەموو سامانەکەی بەس جوانیەکەی بێ خۆش بپارێزە لە کوڕێک هەموو سامانەکەی بەس پارە و سەیارەکەی بێ ئەی ڕێز و وەفا ئەی حورمەت و ڕێزی میوان ئەی دایک و باوک ئەی خۆشەویستی ڕاستەقینە ئەمانەی هی ئەی علم و زانیاری ئەی سەقافەت و ڕۆشنبیری ئەمە هیچی نییە ئەو جوانە ئەو دەوڵەمەندە بۆیە کاکە گەر خولێک بکرێتەوە ئەمانە ئاشنا بکرێن بە بنەماکانی شەریعەتی ئیسلام بە خێزان بە پەروەردەی خێزانی بەوەی فێر بکرێن خێزان بێگرفت نابێ نەک وەکو ئەو کوڕوکچەی لێبێ بە ناشەرعی لە نیوە شەوا چوو بۆ دەریەوە مانگە شەوی چوار دەبوو کچەکە بە کوڕەکەی وت ئەوە چیە بە سەر سەرمانەوەیە چەند جوانە وتی ئەوە دەم و چاوی تۆیە نەقڵ بۆ و مانگ ڕووناکیەکەی وەرگرتووە کەچی کە بوو بە حەڵاڵی گواستیەوە هەمان شەوێش کە چوونە دەرەوە ئەمجارە بە حەڵاڵی کوڕە کچەکە ئەم قسەی هەر لە بیرما بوو بە کوڕەکە وتی ئەوە چییە وتی ئەوە مانگە وتی چییە وتی خۆ کوێرنی مانگە ئەتر تازە تەواوە ئەوەی نەما دەم و چاوی ئەوی نەقڵ بوو بێ ئەبێ پێیان بکوتێ خێزان هەر خۆشەویستی نییە گرفتیشی هەیە چارەسەریشی هەیە لە خولێکی یەک مانگەدا ئەم کوڕکچە بە شەرعیش یەکتر ببینن حەڵاڵ یەکن و هەم لە ڕێژ ڕێنمایەکانی ئاینی پیرۆزی ئیسلامیشدا قسە و باسی حەڵاڵیان بۆ بکرێ ئەوە ئەوە حکومەت دەتوانێت ئیسفادە بکە لەو مەسەلانەدا و ئەم ئەم مەسەلەی تەڵاق و تەڵاق خۆری ئەوانەش نەمێنێ ئەو چواردەی دووش ومێدەوارم حکومەتی هەرێم گرنگی پێنەدا لە چواردەی دووی 2010 لە مەوقعی ئەلعەرەبیە لەسەر ئەنتەرنێت ئەوە ئەوانە باشن سەیری سایتەکان کەن لە وڵاتی تایلەند لە بانکۆک کە پێی دەوتێ عاصمە الخطیئە شوێنی تاوانکاری یعنی ئەوەندە بێ شەرعی لە دەکرێت بانکۆکی پایتەختی تایلەند ناوی عاصمە الخطیئەیە پارێزگاری ئەو شاری بانکۆکە داوای کرد ڕۆژی عاشقان ڕۆژی ڤالانتاین هیچ وتێل و هۆڵێک نەکرێتەوە بەسە کوڕ و کچەکاندا چونکە وڵاتمان بەرەو وێرانی دەڕوا با ناوی بنین ڕۆژی پاچی خێزانەکان با گاڵتە بە خۆشەویستی نەکەین کابرایش کافر لەو سەی دنیا هاوار دەکات لێی بێزارم بەداخەوەم بۆ کەناڵێکی کوردی لێرەکانە بڵێ ڤالانتاینتان پیرۆز و گوڵی سوورتان پیرۆز و عاشقانتان پیرۆز با عاشق وەک خۆی تێبگەین و وە کاتی خۆشی سێ وتارم داوە هەر کەسێک کە بیەوێ ئەم بابەتە وەکو شتێکی دیکۆمێنتی یان لەسەری بنووسێ لە زانکۆ پەیمانگاکاندا بە سیدی و لە ئەرشیفا سێ وتاری دوور و درێژە ئەمساڵ هەندێک شتی تازەم هاتە بەر چاو لێم زیاد کرد و بە بیرهێنانەوەیەک بوو لە مانگی مەولوودی پێغەمبەرا صلی الله علیه وسلم کە ئەمە ڕێبازی پێغەمبەرە بۆ گەنجان ئەی گەنجان شوێن پێغەمبەرەکەتان کەون بەختەوەری دنیا و قیامەت دەبن یا ڕەبی خوایە داوا لێ دەکەم لەم کاتە پیرۆزەدا لەبەر خاتی حرمەتی ئەو پێغەمبەرە خۆشەویستەس کە لە مانگی وەلادەتی ئەو زاتەداین یا ڕەبی خوایە کوڕ و کچەکانمان بە دڵی خۆیان بگەیەنێ یا ڕەبی خوایە کوڕ و کچەکانمان بە حەیا و حرمەتەوە بە دین و ئێمانەوە ئەوانەی کە یەکتریان بە پاش و خاوێنی خۆش دەوێ بە ئاواتی دڵی خۆیانیان بگەیەنێ باوک و دایکەکانمان وشیار کەی ڕێگر نەبن لەبەردەم خۆشەویستی پاک و حەڵاڵی کوڕو کچەکانیاندا یاڕەبی خوایە گەنجان ڕویان کردوەتە ماڵی تۆ خوایە لە داوێن پیسی بیان پارێزی کچانمان ڕویان کردوەتە ماڵی تۆ یاڕەبی خوایە لە خەڵکی فێڵزان و درۆزن بیان پارێزی یاڕەبی حیا و حرمە لە ناو میلەتی کورد و مسلماناندا زیاد کەی لەم ڕۆژە مبارەکەدا یا رب العالمین لێت دەپاڕێمەوە ئەوەی نەخۆشە شیفای بدەی ئەوەی گرفتارە گرفتەکەی بۆ چارەسەر کەی ئەوەی کە خێزانێکی بەختەوەرە خوایە بەختەوەرتریان کەی، ئەو ژن و مێردانەی ناکۆکن ئیسلاحی حاڵیان بکەی، ئەوانەی منداڵیان هەیە بۆیان ساڵح کەی، یا رب العالمین ئەوانەی منداڵیان نیەو چاوەڕێی لوتفی تۆن خوایە بە گەورەی خۆت یا وەهاب یا ی بەخشندە، ئەی پەروەردگار مناڵی ساڵحیان پێ ببەخشی، یا ربی ئەوەی قەرزارە دەرگای رزق و رۆزی لێ بکەیەوە، خوایە عاقبەتی هەموو لایەکیشمان بەخێر بگێڕی، آمین آمین والحمدللە رب العالمین. الحمد لله رب العالمين أشهد أن لا إله إلا